کتێبخانەی ڕادویی لە هەولی ناساندنی شاکارە هوەرەکاندا و ئاشناکردنی ئێوەی گوێگر بنەوەڕۆکی یەکێک لە ڕۆمانە بەناوبانگەکانی جیهان ئێزگەی دەنگی گەلی کوردستان ئاڕامانی تاوان و سزا بە زنجیرە پێشکەش دەکا ئەم ڕۆمانە فیۆدۆر دۆستۆیڤسکی نووسیوێتی و ئەڕەوف بێگەت لە فارسیەوە کردوێتی بە کوردی مافی بەرەمێنانی ڕادوێشی پارێزراوە بۆ ئیزگەی دەنگی گەلی کوردستان ڕۆمانی تاوان و سزا لەو شارەدا قەڵایەک و لە ناو قەڵاکەشدا زیندانێک هەیە، کەسێک بە ناوی ڕادیون ڕاسکۆلنیکۆفەوە نۆ مانگە لەو زیندانەدایە، فەرمانی گرتنەکەی پلە دووە کە بریتییە لە دوورخستنەوە و کاری گرانپێکردن، لەو ڕۆژەوەی تاوانەکەی تیا ئەنجامداوە تا ئێستا نزیکەی ساڵ و نیوێک تێپەڕیوە. دادگای کردنەکەی بێ کێشە و دەردی سەری بەڕێوەچوو چونکە تاوانبارەکە جەختی لە سەردان پێدانانەکەی خۆی کرد و بە ڕوونی وردیەوە دووبارەی کردەوە بێ ئەوەی پێچ و پەنا بخاتە کارەکەوە بێ ئەوەی سوودی خۆی لە بەرچاو بگرێ بێەوەی بەڵگەیەکی درۆ بخاتە ڕوو بێەوەی بچووکترین ڕووداوی فەرامۆش کرد بێ تا دوانوختە تەواوی بەسەرهاتی کوشتنەکەی گێڕایەوە نهێنی بارمتەکانی خۆی ڕوون کردەوە ئەو قوتوەی بە کانزایەک چواردەوری گیرا بوو بەدەست پیرێژنە کوژراوەکەەوە بوو بە درێژی باسی ئەوەی کرد کە چۆن کلیلەکانی لە گیرفانی کوژراوەکە دەرهێناوە لە کلیلەکان دوا و چۆنێتی سندوقەکەی پیرێژن و ئەو شتانەی لە ناویدا بووە تەنانەت بە جیاجیان ناوی هەندێک لەو شتانە هێنا کوشتنە نابەجێکەی لیزاڤێتایشی ڕوونکردەوە باسی ئەوەی کە چۆن کوغ لە دەرگای داوە دوای ئەویش چۆن قوتابیەک هاتووە و لە دەرگای داوە هەموو ئەو گفت و گویانەی لە نێوان ئەو دوانە داکرابوو جێڕانیەوە پاشان هاتە سەر ئەوەی چۆن دوای ئەنجامدانی تاوانەکە بەڕاکردن لە پلیکانەکان هاتۆتە خوارێ و گوێی لە هەراو زەنای نیکۆلا و دیمیتری بووە چۆن لە ماڵە بچکۆلەکەدا خۆی شاردۆتەوە و پاشان گەڕاوەتەوە ژوورەکەی خۆی لە کۆتاییدا ناونیشانی ئەو بەردە گەورەی هەڵدا کە لە شەقامی ڤانسنکی لەژێر دەواازەیەکدایە و پارە و کی فەڕشەکان لە ژێریدا دۆزیەوە بە کورتی بە پاکراوی هەموو شتەکان خرانە ڕوو لێکۆڵەر و دادوەرەکان گەلێک لەوە سەرسان بوون کە کیفی پارە و شتەکانی لەژێر بەردێکدا شاردۆتەوە بێ ئەوەی سوودیان لێ ببینێ وەلێ زیاتر لەوە سەریان سوڕما کە نەک تەنیا شتە دزراوەکانی بەدرێژی لەبیر نەبوو، بەڵکو لە ژمارەیشیاندا هەڵەیەک کرد بە تایبەتی کە تاقە جارێک کیفی پارەکەی نەکردۆتەوە و نەیەزانی چەندی تیا بووە. پێ ئەچوو کیفەکە سێ سەد و حەفتا ڕۆبڵ و سێ پارچەی بیست کۆپیکی تیا بووبێ. لەبەر زۆر مانەوەیان لە ژێر بەردەکەدا، هەندێک لە دراوە کاغەزییەکان کە لە سەرەوە دانرابوون زیانیان پێ کەوتبوو. دادوەرەکان ماوەیەکی زۆر هەوڵیان دا لەوە تێبگەن کە بۆچی تاوانبارەکە تەنیا لەم نوختەیەدا درۆکا، لە کاتێکدا لە هەموو مەسەلەکانی تردا خۆبەخۆ و بە ڕاست و دروستی دانیان پێدانێ. سەرەنجام هەندێکیان بە تایبەتی سایکۆلۆژیەکان ئەوەیان سەلماند کە ڕەنگە تەماشای ناو کیفەکەی نەکردبێ، ئەوەیشیان ڕوون کردەوە کە ئەو نەیزانیوە ناو کیفەکە چی تیایە، بەڵکو هەروا بردوێتی و خستوێتیە ژێر بەردەکەوە. بۆیە گەیشتنە ئەو ئەنجامەی کە خودی تاوانەکە لە ئەنجامی نۆرەشیەتیەکی کاتیەوە بووە کە چرکەساتێکە لە مونومانیا واتە کوشتن و دزین بێ ئەوەی ئامانجی دووری لە دواوە بێت و حساب بۆ سوود و قازانج کرابێت. لەو بارەوە پەنایان بردە بەر تێزێکی تازە دەربارەی تێکچوونی کاتی ئەقڵ کە لەو ڕۆژانە دایانویست ئەو تێزە بەسەر هەندێک تاوانباردا ئەنجام بدەن بێجگە لەمەیش ئەو بیرپەرتی و نائومێدیی بۆ ماوەیەکی زۆر ڕاسکۆلنیکۆفی داگرتبوو و چەند کەسێک شایەتییان لەسەر دا، وەک دکتۆر زوسیموف، کۆنە هاوڕێکانی، خاوەن خانووەکە و کارەکەرەکە. هەموو ئەمانە یارمەتیدەری ئەو ڕایە بوون کە ڕاسکۆلنیکۆف نە لە بکوژە چێت و نە لە دز و ڕێگر، بەڵکو ئەم شتێکی ترە کە جیاوازە لە تاوانباری ئاسایی، لەبەرئەوەی خودی تاوانبارەکە تا ڕادەیەک بە هیچ جۆرێک بەرگری لە خۆی نەکرد، ئەمەیش بوو بەهۆی ئەوەی کە لایەنگرانی ئەو تێزە زۆر توڕە بن، تەنانەت کاتێک پرسیاری ئەوەی لێکرا کە هۆی خەڵک کوشتن و دزی کردنی چی بووە، ڕاسکۆڵنیکۆف تا ڕادەیەک بە ڕوونی و وردەکاریەوە وەڵامی دایەوە کە ئەنگێزەی کارەکەی باری ژیان، هەژاری، بێ توانایی، ئارەزوومەندیەتی بۆ هەنگاونان و جێ پێخۆشکردن بۆ ژیانی ئایندە بووە، کەی توانی بەهۆی سێ هەزار ڕۆبڵەوە کە بە هیوا بوو لای ژنە کوژراوەکە دەستی بکەوێ ئەهاتە دی. بڕیاری کوشتنەکەی لە ئەنجامی مێشکپووچی و بێغیرەتی و ڕقێکەوە بووە کە هاوسەنگ بووە لەگەڵ هەژاری و شکستخواردنەکانیدا. لە وەڵامی ئەو پرسیارەیشدا کە چی وای لێکردووە دان بە تاوانەکەدا بنێ، بێ سێ و دوو وەڵامی دایەوە، پەشیمانیەکی ڕاستگۆیانە هەموو قسەکانیشی تاڕادەیەک بە زمانی زبرە وت. لەگەڵ ئەوەشدا دوا فەرمانی دادگا لەسەر تاوانەکە زۆر لەوە سوکتر بوو کە چاوەڕێکرا، ڕەنگە لەبەر ئەوە بووبێ کە خودی تاوانبار نەک نەیەویست تاوانەکە لەسەر خۆی نەهێڵێت و ڕزگاری بێ، بەڵکو ئارەزووی لێبوو چەند بتوانێ زیاتر خۆی تاوانبار بکا. سەروبەندی مەسەلەکە بە هەموو تایبەتمەندی و نائاساییەکانیەوە لەبەرچاوگیرا، حاڵەتی نەخۆشی و نەبوونی تاوانبار پێش ئەنجامدانی تاوانەکە بچووکترین گومانی بۆ نەهێشتنەوە، ئەو خاڵەیش کە ڕاسکۆڵنیکۆف لە شتە دزراوەکان هیچ سوودێکی نەدیبوو تا ڕادەیەک درایە پاڵەوەی کە هەستی بە پەشیمانی کردووە و لەلایەکی تریشەوە پەیوەندی بە حاڵەتی ناسروشتی ئەقڵیەوە هەبووە کە لەکاتی ئەنجامدانی تاوانەکەدا تووشی هاتووە. بە رێکەوت کوشتنەکەی لیزاڤێتایش تا رادەیەک ئەم بەڵگەی دوای ئەسەلمان کەسێک دوانەکوژێ کەچی لەبیریەچێ دەرگاکە کراوەتەوە بێجگە لەوەی کە ئەم خۆ بە دەستەوەدان و دانپیانانە لە کاتێکدایە کە بە هۆی دانپیانانێکی درۆی نائومێدێکی تری وەک نیکۆلاوە لێکۆڵینەوەکە گەلێک ئاڵۆزی تێکەوتبوو کە لەم حاڵەتەدا تاوانباری راستەقینە نەک هیچ بەڵگەیەکی لەسەر نییە، بەڵکو تەنانەت بەدگومانیشی لێ ناکرێت. پۆرفیری پیترۆڤیچ بەڵێنەکەی خۆی بە چاکی بردە سەر. هەموو ئەمانە بوون بە هۆی ئەوەی کە دادگە فەرمانی سزادانەکەی سوک بکا. بێجگە لەمانە هەندێک پێشهاتی چاوەڕوان نەکراو ڕوویان دا کە زۆر لە قازانجی تاوانبار دا بوو. ڕاز و میخینی خوێنکاری پێشوو، کەس نەیەزانی لە کوێوە چەند بەڵگەیەکی هێنابوو ئەوەیانە سەلماند کە تاوانبار، کاتێک قوتابی زانکۆ بووە، بەو دەرامەتە کەمەی لەبەر دەستی دابووە بۆ ماوەی شەش مانگ یارمەتی هاوڕێیەکی خۆی داوە کە هەژار بوو و تووشی نەخۆشی سیل هاتووە، کە هاوڕێ جوامێرەکەی مردووە، ئینجا ڕاسکۆڵنیکۆف کەوتۆتە هاریکاری کردنی باوکە نەخۆش و پیرەکەی ئەو قوتابیە. هەر لە تەمەنی سیانزە ساڵیەوە ئەو قوتابیە هەژارە تاقە کەسێک بووە یارمەتی باوکی داوە و ژیاندوێتی، پاشانیش ڕاسکۆڵنیکۆف ئەو پیرەمێردەی بردۆتە خەستەخانە، کە دوای ماوەیەک مردووە، ڕاسکۆلنیکۆف بە پارەی خۆی کفن و دفنی کردووە. هەموو ئەم هەواڵانە کاریگەرییەکی باشی لە چارەنووسی ڕاسکۆلنیکۆفدا گێڕا. خاوەن ماڵە کۆنەکەی ڕاسکۆلنیکۆف کە دایکی دەزگیرانە کۆچکردووەکەی بوو، واتە خاتوو زارنیتسینای بێوەژن، ئەویش لای خۆیەوە شایەتی دا کە کاتێک ئەوان لە خانوویەکی تردا بوون لە دەوروبەری شەقامی پێچی پێنجەم، ڕاسکۆلنیکۆڤ لە شەوێکی ئاگر بەربوونەوەدا دوو مناڵی لە ماڵێکدا ڕزگار کردبوو کە کەمێک سووتابوون خۆشی لەو کارەدا ئازاری پێگەشت بوو زۆر بە وردی و لە ڕێگای چەند شایەتێکەوە بە چاکی لەم مەسلەیە کۆڵرایەوە بە کورتی بەسەرهاتەکە بەو شێوەیە کۆتای پێهات کە تاوانبار بەهۆی ڕێز لێگرتن و خۆ بەدەستەوەدان و دان پێدانانی بە تاوانەکەیدا و هێشتا سەتای دادگای کردنەکە بوو کە دایکی ڕاستکۆلنییکۆڤ نەخۆش کەوت دنیا و ڕاز و میخین توانیان بە درێژایی دادگای کردنەکە بیبەنە دەرەوەی پترۆسبۆرگ ڕازومیخین شارێکی هەڵبژارد کە لەسەر ڕێگای ئاسن و نزیک بە پترسبۆرگ بوو بۆی بتوانێت بەردەوام ئاگاداری بەسەرهاتەکانی نێو دادگا بێت و لە هەمان کاتیشدا بتوانێت هەندێک جار ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ببینێت. نەخۆشییەکەی پۆلخێریا ئەلیکساندرۆڤنا کەمێک سەیر و هاوزەمان بوو لەگەڵ حاڵەتی تووڕەیی و تێکچوونی مێشکیدا. دونیا پاش گەڕانەوەی لە دوا دیداری کاکی، دایکی لەوپەڕی نەخۆشی و تاو و ڕێنەکردندا بینی، هەر لەو شەوەدا دونیا لەگەڵ ڕازومیخیندا ڕێکەوت، لە وەڵامی پرسیاری دایکیدا لەبارەی ڕاسکۆلنیکۆفەوە چی بڵێت، تەنانەت چیرۆکێکیان دروست کرد گوایە ڕاسکۆلنیکۆف بۆ ئەنجامدانی کارێکی تایبەتی کە پارە و ناوبانگی لێدەزەکەوێ ناچار بووە بەرەو شوێنێکی هەرە دووری سنووری ڕووسیا سەفەر بکا. بەڵام هەردووکیان سەریان لەوە سوڕما کە پۆلخیریا ئەلیکساندرۆڤنا دەربارەی ئەم مەسەلەیە نە ئەوسا و نە دوایی پرسیارێکی نەکرد. بە پێچەوانەوە خۆی چیرۆکێکی بە داروباری لەبارەی سەفەرە کتوپڕەکەی کوڕەکەیەوە ڕازاندبۆوە، بەدەم فرمێسک ڕشتنەوە باسی ئەوەیە کرد چۆن ڕوتیا بۆ خواحافیزی لێکردنی هاتۆتە لای، ئاماژەی بەوە دا کە تەنیا ئەو لە گەلێ کار و بار و نهێنی کوڕەکەی ئاگادارە و ئەزانێ ڕودیا دوژمنی زۆر سەرسەختی هەن بۆیە ناچارە خۆی بشارێتەوە، وەلێ دەربارەی کاری ئایندەی کوڕەکەی کەمترین گومانی نەبوو کە دوای سەرکەوتن بەسەر هەندێک لەو کارە دژوارانەدا ئایندەیەکی ڕوناکی لەبەردەمدایە. تەنانەت رازومیخیلنی لەوە دڵنیا ئەکرد کە کوڕەکەی لە ئایندەدا ئەبێتە یەکێک لە پیاوانی گەورەی دەوڵەت. بەڵگەی شی وتارەکەی و بەهرە ئەدەبییە درەوشاوەکەیەتی. بەردەوام ئەو وتارەی ئەخوێندەوە، تەنانەت هەندێک جار بە دەنگی بەرز ئەیخوێندەوە و تا رادەیەک بە دەمیشیەوە خەوی لێکەوت. لەگەڵ ئەمانەیشدا هەرگیز لە شوێنی راسکۆلنیکۆفی نەئەپرسی. هەرچەن دەیزانی ئەوانەی دەوروبەری خۆیان لەو باسە جێلەکەن، ئەمەیش لە خۆیدا ئەشیا بەدگومانی تێدا دروست بکا. وردە وردە بێدەنگیە سەرسوڕهێنەرەکەی پۆلخیریا ئەلیکساندرۆڤنا لە بارەی هەندێ کار و بارەوە ترس و نیگەرانی لای دونیا و ڕاز و میخین دروست کرد. بۆ نمونە تەنانەت سکاڵای ئەوەی ناکرد کە بۆ کوڕەکەی نامەی بۆ نانێرێ. لە حاڵێکدا ئەو کاتەی لە شارە بچوکەکەی خۆیدا ژیا، تەنیا بە هیوای گەیشتنی نامەی ڕودیای ئازیزەوە ژیانی بەسەرەبرد. حاڵەتەکە نەئەزانرا چییە و دونیایشی نیگەران کردبوو، لەوە ترسا نەکا دایکی لەبارەی چارەنووسی سامناکی کوڕەکەیەوە هەستێکی کردبێ، لەبەرئەوە ناپرسێ نەک تەنیا هەواڵێکی ترسناکتر ببیستێ. تێگڕا دونیا چاک ئەوەی ئەزانی کە پۆلخێریا ئەلیکساندرۆڤنا توانای ئەوەی نییە داوەرییەکی ڕاست و دروست لەسەر مەسەلەکان بکا، لەگەڵ ئەمانەیشدا دوو جار وا ڕێگە کەوت کە خودی پۆلخێریا ئەلیکساندرۆڤنا قسەکانی بە جۆرێک هێناو برد کە مەحاڵ بوو لە وەڵام دانەوەیدا ئاماژە بە شوێنی ئێستای ڕودیا نەکرێت چونکە وەڵامەکان تەمومژاوی بوون و گومانیان تیا دروست ئەکرد بۆیە لە پرێکدا خەمێکی زۆر دایەگرت گرژ و بێ دەنگ و تا ماوەیەک هەر وا ئەمایەوە پاشان دنیا زانی درۆ کردن و پاساوی جۆر بە جۆر هێنانەوە کارێکی نادروستە تەواو گەشتە ئەو ئەنجامەی کەوا چاکترە لەبارەی هەندێک شتی تایبەتیەوە بێدەنگ بێ وەلێ وردە وردە زیاد لە جاران ڕوون بووەوە کە دایکە بێچارەکە چاوەڕێی پێشاتی گەلێک ترسناکەکە دنیا قسەی کاکی بیرکەوتەوە کە دایکی لە شەوی پێش ڕۆژە شوومەکەدا و لەو دیمەنەدا کە لەگەڵ سفیری گایلۆڤدا بۆی پێشات گوێی لەو ڕێنەکردنی دنیا بووە ئاخۆ بەڕاستیە شێت لەو کاتەدا گوێی لە شتێک نەبوو بێ زۆر جار ڕێککەوتووە دوای چەندین ڕۆژ یان هەفتەی بێدەنگییەکی ترسناک و فرمێسکی هێور، نەخۆشەکە بە جۆرێکی نائاسایی تووشی هەڵچوون و هیستریا ئەهات و لە ناکاوێکدا بە دەنگی بەرز و بێ بڕانەوە لەبارەی کوڕەکەی و ئومێد و ئارەزووەکانیەوە ئەدوا. هەندێک جار خەیاڵەکانی زۆر سەیر بوون ئەوان دڵیان ئەدایەوە قسەکانیانە سەلمان ڕەنگە خۆشی هەستی بەوە کردبێ کە لەبەر ئەو وا ئەکەن بەڵام لەگەڵ ئەوەیشدا هەر قسەیە کرد دوای پێنج مانگ لە دان پێدانانی تاوانبار بە کارەکەیدا بڕیاری دادگای بەسەردادرا. ڕازومیخین چەندە دەرفەتی هەبوایە بۆ سەرلێدانی ئەچوو بۆ زیندان سۆنیایش هەروا کە کاتی لێک دابڕانیش گەیشت دنیا سوێندی بۆ کاکی خوارد کە ئەمە دابڕانی یەکجاری نییە هەروە ڕازومیخینیش سوێندی بۆ خوارد لە بیری لاوێتی و پڕ لە جۆش و خرۆشی ڕازومیخیندا پرۆژێک تا ئەهات زیاتر گەڵاڵا بوو کە لە سێ چوار ساڵی داهاتوودا ئەوەندەی بکرێ زمینەی دەرامەتێک بۆ خۆی فەراهەم بهێنێ هەندێک پارە پاشەکەوت بکات و بڕوات بۆ سیبریا، چونکە زەوی ئەوێ زۆر بە پیتە و دەستی کار و سەرمایە کەمە. هەر لەو شارەدا کە ڕودیا ئەژی، ئەوانیش لەوێ نیشتەجێ بن. هەموویش پێکەوە ژیانێکی نوێ بۆ خۆیان دەست پێ بکەن. ڕاسکۆلنیکۆف لە دوا ڕۆژەکاندا گەلێک خەمبار بوو. بەردەوام هەواڵی دایکی ئەپرسی و زۆر لێ ئەترسا. دنیا گەلێک بەمە نیگەران بوو، کاتێک زانی دایکی نەخۆشە تەواو تێکچوو، لەو ماوەیەدا زۆر کەم قسەی لەگەڵ سۆنیا داکرد، سۆنیا بەهۆی ئەو پارەیەوە کە سڤیدریگایلۆڤ بۆی دانابوو، دەمێک بوو خۆی ئامادەکردبوو دوای ئەو کاروانە زیندانیە بکەوێت کە ڕاسکۆلنیکۆفیان لەگەڵدایە، لەو لایەنەوە هیچ قسەیەک لە نێوان ئەو و ڕاسکۆلنیکۆفدا نەکرابوو، وەلێ هەردووکیان ئەیانزانی مەسەلەکە هەر وا ئەشکێتەوە. لە دوا ماڵئاواییدا ڕاسکۆڵنیکۆڤ زەردەخەنەیەکی سەیری کەوتە سەر لێو. کاتێک لە دەمی خوشکی و ڕازومیخینەوە ئەو جەخت و دڵنیایی کردنەوەی بیست کە دەربارەی بەختەوەری هەموویان دووبارەیان ئەکردەوە دوای ئەوەی لە تاراوگە ئەگەڕێتەوە ئەو پێشبینی ئەکرد لە ئەنجامی ئەو نەخۆشیەوە دایکی بەم زووانە ئەمرێت دوای دوو مانگ دنیا و ڕاز و میخین زەماوەندیان کرد زەماوەندێکی بێ دەنگ و ڕەنگ لە نێوان ئەوانەدا کە بانگهێش کرابوون پۆرفیری پیتۆڤچ و زوسی میشیان تیا بوو لە هەموو ڕۆژانی دواییدا ڕاز و میخین سیمیای پیاوێکی بە بڕوا و خاوەن بڕیاری هەبوو دنیا بڕوای کوێرانەی پێی هەبوو کە ڕاز و میخین گشت بڕیارەکانی بەجێ دێنێت و نەیەتوانی بڕوانەکە کە پیاوێکە خاوەن ئیرادەیەکی ئاسنینە. لە لایەکی ترەوە ڕازومیخین سەر لە نوێ دەستی کردەوە بە خوێندنی زانکۆ بۆ ئەوەی ڕشتەکەی تەواو بکا. هەردووکیان نەخشەی ئایندەی خۆیانە کێشا. هەردووکیان ئەوەیان خستبووە بەر چاو کە دوای پێنج ساڵ هەر ئەبێ بگەنە سیبریا. تا ئەو کاتەیش هەموو ئومێدێکیان بە سۆنیا بوو. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا بە زەماوەندی دونیا و ڕازومیخین خۆشحاڵ بوو. درودی بۆ خوێندن بەڵام دوایی خەم دایگرت و نائومێدتر بوو بۆی دڵخۆش بێ ڕاز و میخین چیرۆکی قوتابیە نەخۆشەکە و باوکە پیرەکەی چیرۆکی سووتان و لە ناوجێکەوتنی پاری ڕودیاواتە و کاتەی کە دوو مناڵەکەی لە دەست مردن ڕزگار کرد بۆ جێڕایەوە هەردوو گوزارشتەکە لە ڕادە بدەر پۆلخێریا ئەلکسسانندۆڤنان گەشاندەوە هەرچەندە ئەقڵی کەمێک تێکچووبوو بەڵام بەردەوام لەو باسانەیە کرد تەنانەت لەسەر شەقامەکانیشدا خەڵکێگرت و باسەکەی بۆ جێڕانەوە هەرچەندە دنیا هەمیشە لەگەڵیدا بوو لە ناو گالیسکە و پێشانگا و هەر جێگایەکی تردا دەربارەی کوڕەکەی وتارەکەی و یارمەتی قوتابیەکە و سووتانی لە کاتی ئاگرکەوتنەوەدا باسەکەی بۆ خەڵکێ کرد دنیا نەیەزانی چۆن دای بمرکێنێت و هێوری بکاتەوە، چونکە بێجگە لەوەی ئەو هەڵچوونە روحی کاریە کردە سەر تەندروستی دایکی و مەترسی هەبوو، لەوەیشەترسا کە لەوانەیە یەکێک بەهۆی تازەیی دادگاییکردنەکەوە ناوی راسکۆلنیکۆف بهێنێت و قسەی لەسەر بکا. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا تەنانەت ناونیشانی دایکی ئەو دوو مناڵی دۆزیەوە کە لە سووتان ڕزگاریان بووبوو ئەیویست هەرچۆنێک بۆ بڕوات و بیبینێ سەرنجام پەشێوی و تێکچوونەکەی دایە مەترسی لە پرێکدا ئەگریا زۆر جار تا ئەیگرتووە کەوتە و ڕێنە سەر لە بەیانە کوتوپڕ دەنگۆی ئەوەی کرد کە بەم زوانە ڕودیا ئەگەڕێتەوە ئەیوت لەبیرەتی چۆن لە کاتی ماڵ ئاواییدا ڕودیا پێی وتووە دوای نۆمانگ ئەبێت ئەم چاوەڕێی گەڕانەوەی بێ بۆیە کەوت بۆ ڕێک و پێخستنی ماڵ و ئامادەی پێشوازی کردنی بوو ژوورێکی بۆ کوڕەکەی ڕازاند بووە ژوورەکەی خۆی مۆبیل و پەردە و شتەکانی تری پاکردەوە دنیانی گەران بوو بەڵام دەنگی نەکرد تەنانەت یارمەتی دایکیدا لە ڕێخستن و ڕازاندنەوەی ژووری کاکیدا دوای ڕۆژێک لە خەیاڵی بەردەوام و ئارەزووی خۆش و فرمێسکی نەبراوە پۆل خێریە ئەلیکساندرۆڤنا شەو نەخۆش کەوت لە بەرەبەیاندا تای لێهات و کەوتە وڕێنەکردن، نەخۆشی پەرکەم لێی دیاری دا و دوای دوو هەفتە مرد. لە کاتی وڕێنەکردنەکانیدا وتەی وای بە دەمدا هات، نیشانەی ئەوە بوون کە زیاد لەوەی کچەکەی و زاواکەی ئەیزانن، ئەو لە چارەنووسی شوومی کوڕەکەی زۆرتر ئاگادارە. ڕاسکۆلنیکۆف تا ماوەیەکی زۆریش نەیزانی دایکی مردووە، هەرچەندە لە سەرەتای نیشتەجێبوونیانەوە لە سیبریا نامەیان لەگەڵ پترسبۆرگدا ئەگۆڕیەوە، ئەم کارە هەموو مانگێک سۆنیا بە ڕێک و پێکی ئەنجامیەدا، نامەی بۆ ڕازومیخین ئەنارد و وەڵامی ئەدرایەوە. لە سەرەتادا نامەکانی سۆنیا بەلای دونیا و ڕازومیخینەوە سارد و وشک ئەهاتنە بەر چاو و بە هیچ جۆرێک قایلی ناکردن، وەلێ لە دواییدا هەردووکیان دڵنیابوون کە هەرگیز لەوە چاکتر نانووسرێ، چونکە لە نامەکاندا بە وردی و تێروتەسەلی ئاگاداری باری ژیان و چارەنووسی برا بەدبەختەکەیان ئەبوون. نامەکانی سۆنیا پڕ بوون لە گوزارشتی ژیانی ڕۆژانە، باسی زۆر سادە و وردی ژیانی تاراوگە و ئەو کارە گرانانەی بەسەر ڕاسکۆلنیکۆڤدا سەپێنرابوو. لە نامەکاندا نە باس لە ئاواتی ڕاسکۆلنیکۆڤ کرا، نە لە خەونەکانی ئایندەی و هەست و سۆزە تایبەتییەکانی. لە باتی دەرخستنی باری ڕۆحی و دەروونی ئەو، تەنیا گوزارشت لە بەسەرهاتەکانی کرا، واتە و قسانی ڕاسکۆلنیکۆڤی کردن، زانیاری ورد دەربارەی تەندروستی، ئەو شتانەی لە کاتی بینیندا ئەیویستن، یان داوای لە سۆنیا کرد کە پێیان بگەێنێت و شتی تریش. هەموو ئەم هەواڵانە بە دوور و درێژی گوزارشتیان لێ کرا، لە ئەنجامدا دونیا وێنەیەکی ڕوون و ئاشکرای برا نەگبەتەکەی خۆی بە وردی ئەبینی کە هیچ جێگای گومانی بۆ نەئەمایەوە چونکە ئەوەی هەیبوو بریتی بوو لە ڕاستێکی حاشاهەڵنەگر. دونیا و مێردەکەی لە نامەکاندا بە تایبەتی لە بەراییدا دڵنیا نەبوون. سۆنیا بەردەوام هەواڵی ئەوەیە دانێ کە ڕاسکۆلنیکۆف هەمیشەم ڕوومۆچ و کەمدووە، تەنانەت هەموو جارێک لە بیستنی هەواڵی ناو نامەکانی ئەوان بێ دەربەستە و گوێی پێنادا. ئەینووسی کە هەندێک جار ڕاسکۆلنیکۆف هەواڵی دایکی ئەپرسێ کە سۆنیا هەستی کرد، ئەو ڕاستیەکەی پێش بینی کردوە ئەمیش هەواڵی مەرگی دایکی پێ وتوە بەڵام زۆری بەلاوە سەیر بوە کە هەواڵەکە هیچ کاریگەریەکی وای لەسەر دانەناوە بەهەر حاڵ وا هاتبوە بەرچاوی سۆنیا هەر لەو نێوەندەدا سۆنیا وای ڕاگەیاند بوو کە هەرچەندە بە ڕووکەش ڕاستکۆلنییکۆف خۆی خواتەوە گۆشەگیرا وەلێ لەگەڵەوەشدا ڕاست و دروست لە ژیانی تازەی خۆی ڕوانێ بە چاکی لە حاڵ و باری خۆی تێگا چاوەڕێی ئەوەیش نییە بەم زووانە چارەنووسی باش بێت و چ ئاواتێکی نابەجێی نییە. ئاسایی وەک هەر زیندانییەک هیچ سەریشی لەوە سووڕ نەماوە کە ئێستای هیچ لە ڕابردووی ناکا. هەروەها سۆنیا ئەینووسی تەندروستی ڕاسکۆلنیکۆف زۆر باشە. ڕاست ئەڕواتە سەر کار. نە ڕاڕایە و نە بێزار. نە جەختی درۆزنانەیشی لەسەر ئەکا. لەبارەی خواردنەوە تاڕادەیەک بێ دەربەست و ساردە. وەلێ خۆراکیان بێجگە لە ڕۆژان یەکشەمە و پشووکان ئەمەندە خراپ و بێکەڵکە کە ڕاستکۆلنییکۆف خۆی داوای هەندێک پارە لە سۆنیاکە تا هەموو ڕۆژێک چای بۆ خۆی پێ بکڕێ بێجگە لەوە داوای لە سۆنیا کردوە خەمی نەخوات و نیگەرانی نەبێ چونکە بە دڵنیاییەوە بایەخ پێدانی زۆری بێتاقەت و تووڕەیەەکە سۆنیا بۆی نووسیبوون کە ڕاستکۆلنییکۆف و زیندانیەکانی تر هەمویان لە یەک جێگادا پێکەوەن ئەو خۆی ناو زیندانەکەی نەدیوە بەڵام وەک بیستێتی گەیشتووەتە ئەو ڕاستیە کە شوێنەکە تەنگە پیسە و هیچ مەرجێکی تەندروستی تیا نییە ڕاستکۆلنییکۆف لەسەر سەکۆی گەخەوێت و لبادێک لە ژێری داڕائەخا ناوێت جێگایەکی تر بۆ خۆی پەیدا بکە ئەم دژواری و ژیانە هەژارانەیە هەرگی زادەی بیرێکی دیاریکرا و بڕیارێکی تایبەتی نییە بەڵکو تەنیا لە بێ دەربەستی و لە پشتگوێخستنی چارەنووسی خۆیدایە سۆنیا بە ڕاشکاوی ئەینووسی کە ڕاسکۆلنیکۆف لە سەرەتادا نەک تەنیا خۆشی لە دیدارەکانی نەهاتووە، بەڵکو تا ڕادەیەکیش زۆر پێی ناخۆش بووە، لەگەڵیدا کەم دواوە و بە زبری مامەڵەی کردووە، وەلێ لە دواییدا خووی بەو دیدەنیانەوە گرتووە و تەنانەت وەک پێویستی لێ هاتووە. بە جۆرێک لە کاتی نەخۆشکەوتنی سۆنیادا کە بۆ چەند ڕۆژێک نەیتوانیبوو سەری لێ بدا، ڕاسکۆلنیکۆڤ خەم دایگرتبوو. دیدارەکانیان لە ڕۆژانی پشوودا، لە پشت شیشە ئاسنینەکانی زیندان، یان بۆ چەند دەقیقەیەک لە ژووری پاسەوانەکاندا ئەنجامەدرێ. لە ڕۆژانی ئاساییدا سۆنیا لە کاتی کارکردندا لە کارگە، یان لە کارخانەی خشت دروستکردندا، یان لە عەمبارەکانی پاڵ ڕووباری ئیرتیشدا ئەچوو بۆ لای. سۆنیا لەبارەی خۆیەوە ئەینوسی توانیویەتی لە شارەکەدا هەندێک دۆست و ئاشنا پەیدا بکە سەرگەرمی بەرگ درونە لەبەرەوەیش کە تا ڕادێک لە شارەکەدا بەرگ درونیە بۆیە گەلێک ماڵ پێویستیان پێی هەیە بەڵام سۆنیا ئەوەی نەنووسی بوو کە بەهۆی ئەوەوە ڕاستکۆلنییکۆڤ لەلایەن بەڕێوبەری بەندی خانەوە پشتیوانی لێکراوە و ئەرکی کەمتر کراوەتەوە و خواردنی باشتر بووە. سەرەنجام هەواڵێک گەیشت کە ڕاسکۆلنیکۆف لە هەموو زیندانیەکان تەریک و دوورە پەرێزە، تەنانەت لە نامەکانی دوایی سۆنیادا، دونیا هەستی بە نیگەرانی و شپرزەیی کرد. زانی زیندانیەکان ڕاسکۆلنیکۆفیان خۆش ناوێ، هەمیشە بە درێژای ڕۆژ بێ دەنگە و ڕەنگ بە ڕوویوە نەماوە، لە پرێکدا سۆنیا لە دوا نامەیدا نووسی کە ڕاسکۆلنیکۆف زۆر نەخۆشە و